بە نەوی خدا دۆستان بەخێر بن ئەوڕۆ دانیشتنی دەیەمە لە زنجیرە دانیشتنەکانی مێژووی فەلسفەی ڕۆژاوە ئەوڕۆ قرار وایە قسە لەسەر سێ فیلسوف بکەین هەر لە درێژەی باسەکانی پێشوودا ئەو فیلسوفانە بریتین لە شوپێنهاوێر و نیچە و کێرکگور فەلسفەی هەموو ئەو فیلسوفانە هەل بە فەلسفەی پاشکانتی حیساب دەکرێت دوای کانتی ئیدی نەکرا فەلسەفەی کانت و بۆچوونەکانی کانتی پشتگوێ بخرێت. هەر کام لەو فیلسوفانە ئاوڕدانەوەیەکی تایبەتیان بە فەلسەفەی کانت هەبوو، بەتایبەتی شوپێنهاوێر. شوپێنهاوێر کاری خۆی بە گەڕانەوە بۆ سەر فەلسەفەی کانت دەست پێ کرد. یانی خاڵی سەرەتای فەلسەفەی شوپێنهاوێری بریتی بوو لە هەندێک باس و خواسی فەلسەفەی کانتی کە ئێستا بە خێرایی بەحسیان دەکەین. لە ڕوانگەی شوپێنهاوێرەوە لە مێژووی فەلسەفەدا دوو فیلسوفی زۆر گەورە هەبوون یەکیان ئەفلاتون بووە یەکیان کانت بووە شوپێنهاوێر پێی وابوو بناغەی فەلسەفەی ڕۆژاوا لەسەر فەلسەفەی ئەو دوانە دامەزراوە پێی وابوو فیلسوفەکانی دیکە کەسانێکی زۆر بڵێن کە لە فەلسەفەکەیاندا ناوەرۆکێک و ناواخنێکی جددی بوونی نییە بۆیە فەلسەفەی خۆشی شوپێنهاوێر لەسەر فەلسەفەی ئەو دوانە و بە تایبەتی فەلسەفەی کانتی دامەزراند ئێمە لە فەلسەفەی کانتدا باسی ئەوەمان کرد کە کانت پێی وابوو دەکرێ بەحسی دوو جیهانی نۆمێن و فێنۆمێن بکرێ. جیهانی نۆمێن بریتی بوو لە جیهانی شت لە خۆیدا، شتەکان ئەو جووری کە هەن، لە چاوپۆشی لەوەی کە چۆن دێنە نێو هەست و تێگەیشتنی ئێمە. جیهانێکیش بریتییە لە جیهانی فێنۆمێن کە هەمان. جیهانی تێگەیشتن و پێ حەسین و هەست پێکردنی ئێمەیە. ئەگەر بمان هەوێ بە تێرمی ئایینی ئەو جیهانانە لێکهەڵاوێرین، جیهانی نۆمێن بریتییە لە جیهانی غەیب، چونکە هەرگیز دەستی ئینسانی پێ ڕاناگات، بەڵام جیهانی فێنۆمێن بریتییە لە جیهانی شەهادەت، چونکە بۆ ئێمە ئاشکرایە جیهانی شەهادەت لە تێرمینۆلۆژی ئایینیدا جیهانێکە کە تەواو بۆ ئێمە ئاشکرایە و لایەنی شاردراوەی نییە. شوپێنهاوێر ئەو جیاوازیدانانەی قبووڵ کرد و لێرەڕا دەستی پێ کرد. بێجگە لەو جیاوازیدانانە ئەوەشی قبووڵ کرد کە ئەوەی لە جیهانی فێنۆمێندا دێتە نێو جیهانی پێ حەسینی ئێمە بریتییە لەو پێدراوانەی کە لە پاڵوێنەی کات و شوێن و لە پاڵوێنەی گوتەزا دوازدە چەشنەکان تێپەڕی و هەتا دیاردەکان لەو پاڵوێنانە تێنەپەڕن هیچ شتێک نایەتە نێو جیهانی تێگەیشتنی ئێمە و بۆ ئێمە نابێتە دیاردە، دیاردەیەک کە ئەمە پێی دەزانین. بەڵام جیاوازییەکی زۆر قووڵ لە نێوان فەلسەفەی کانت و فەلسەفەی شوپێنهاوێریدا هەیە کە هەر ئەو جیاوازییە دەبێتە هۆی شکڵگرتن و شەقڵگرتنی فەلسەفەی شوپێنهاوێری. جیاوازییەکە لێرەدایە، کانت بڕوای وابوو لە پشتی پەردەی، فێنۆمێنەکان، کاتێک ئێمە دەمانهەوێت دەربارەی جیهانی نۆمێنەکان سۆسەیەک بکەین یان مەزەندەیەک بکەین، دەتوانین بە هیوادارییەوە ئاواتەخواز بین کە دەکرێت چەمکی گەشبینانەی وەک دادپەروەری، وەک هەرمان یا جاوێدانەگی، یا چەمکی وەک خودا لە پشت ئەو دونیایەی لە پشت ئەو پەردەی تەسەور بکەین. کانت پێی وابوو بە تەسەورکردنی ئەو چەمکانە دەکرێت ژیانێکی زۆر بەختەوەرانەتر تێبپەڕێنین. دیارە پێی وابوو ناکرێ ئێمە لە باری عەقڵی و بوونی خودا بچەسپێنین یا ئیسبات بکەین، بەڵام زۆر داکۆکی لەسەر ئەوەی دەکرد کە بۆ هەبوونی ژیانێکی بەختەوەرانە و ئەگەرچی ناتوانین بوونی خوداش ئیسبات بکەین، بەڵام دەبێ بڕوامان بە بوونی خودا هەبێ، بڕوامان بە هەرمان و جاوەدانژی هەبێ. بڕوامان بە هەبوونی بنەما ئەخلاقییەکان بە تایبەتی دادپەروەری و عەداڵەت هەبێ. بە بڕواهەبوون بەو چەمکانە ژیان مانادارترە و ژیان بەختەوەرانەترە. بە گشتی کانت لە پشتی پەردە لە دنیای شاردراوەکاندا، لە دنیای غەیب و لە جیهانی نەزانراوەکاندا، پێی وابوو چەمک و بوونی وا بوونیان هەیە کە بڕواهەبوون بەو بوونانە ژیانی مرۆڤ مانادار و بەختەوەرانە دەکەن. بەڵام خاڵی جیابوونەوەی فەلسەفەی شوپێنهاوێری لە فەلسەفەی کانتی ڕێک لێرەدایە. کانت فیلسوفێکی یەکجار زۆر گەشبین بوو، بەڵام شوپێنهاوێر فیلسوفێکی یەکجار زۆر ڕەشبین بوو. ئەو گەشبینی و ڕەشبینییە فەلسەفەی کانت و شوپێنهاوێری لێک جودا دەکاتەوە. کەواتە هەتا ئێرەکە جیهانێک هەیە کە ئێمە ڕاستەوخۆ دەستمان پێ ڕاناگا، خاڵی هاوبەشی نێوان شوپێنهاوێر و کانتە. کانت و شوپێنهاوێر هەردووکیان دژ بە دۆگماتیزم بوون. دۆگماتیزم بریتی بوو لەوەی کە ئێمە پێمان وابێ سنووری زانینی ئێمە علی الاصول هەمان سنووری جیهانە. ئێمە هەتا کوێ دەتوانین بزانین؟ ئێستا هەموو شتێک نازانین، بەڵام هەتا کوێ دەتوانین بزانین؟ دۆگماتیستەکان دەیانکوت هەتا ئەو جێیەی کە جیهان بوونی هەیە، هەتا ئەو جێیەی کە جیهان کۆتایی پێدێ ئێمە بەرە بەرە دەتوانین بە نهێنیەکانی جیهان بزانین کانت یەکەم فیلسوف بوو لە مێژووی فەلسەفا کە ئەو دۆگمەی وەلانا کوتی سنووری زانینی ئێمە هەرگیز بە قەرا سنووری جیهان نییە بەڵکو هەمیشە بەشێک لە جیهان دەمێنێتەوە کە ئێمە هەرگیز پێی پێنابێت ئەو شێوە بیرکردنەوەی ئەو شێوە فەلسەفەیە بریتە لە تێفکرینێکی دژ بە دۆگماتیزم کانتیش دژ بە دۆگماتیزم بوو شوپێنهاوێریش دژ بە دوگماتیزم بوو لە بەرامبەر فیلسوفانێکی وەک بۆ نموونە دێکارت دا. دێکارت پێی وابوو ئەگەر ئێمە مێتۆدی دروست ڕەچاو بکەین، مێتۆدی دروست، ئەگەر ئەو بنیانە فکرییانەی کە دەیانکەین بە بناغەی کاری خۆمان دروست و بێ گرێ و گۆڵ بن، عەلی الئصول دەتوانین لەبارەی هەموو نهێنییەکانی جیهاندا شت بزانین. ئەگەر تەمەنی ئێمە بێ بڕانەوە بێ، بێ سنوور بێ، ئێمە هەتا. ئەوەی کە هەموو نهێنییەکانی جیهان هەڵدێنجین دەتوانین شت بزانین کەسانیش وەکو کانت و شوپێنهاوێر شێوەی تێفکرینیان ئەوانە بوو یعنی پێیان وابوو هەمیشە هەندێک شت دەمێنێتەوە لە جیهاندا کە دەکرێت نێوی غەیبی لەسەر دابنێین واتە ئێمە ناتوانین هیچیان لەبارەیدا بزانین ئێمە ناتوانین ڕاستەوخۆ دەستمان پێ ڕابگا. بەڵام کەسێک کە بۆچوونی دۆگماتیسم ڕەت دەکاتەوە، دەتوانێت بیر لە دوو دەرەتان بکاتەوە. کەواتە ڕەتکردنەوەی دۆگماتیسم بریتییە لە بیرکردنەوە لە پەردەیەک و هەبوونی هەندێک شت لە پشتی پەردە کە لە ئێمە شاردراونەتەوە. بەڵام ئەگەر ئێمە بتوانین بە هێزی حەدسی خۆمان، بەهێزی تێفکرینی ناڕاستەوخۆی خۆمان بیر لە شتەکانی پشت پەردە بکەینەوە، دوو دەرەتان هەیە، یا دەکرێ بڵێین لە پشت پەردە جیهانێکی زۆر ئاوەدان و گەش و ڕوونە، یا دەکرێ بڵێین لە پشت پەردە جیهانێکی یەکجار زۆر توند و تیژ و ناڕوونە. دەکرێ بیر لە هەردووک دەرەتانە بکەین. لەو دەرەتانانە یەکیان کانت بیری لێ کردەوە یەکیان شوپێنهاوێر بیری لێ کردەوە شوپێنهاوێر پێی وابوو لە پشتی پەردە هێزێکی شەقڵ نەگرتوو تەعەیون نایافتێ هێزێکی شەقڵ نەگرتووی زۆر دڕندە و وەحشی و هەوسار پچڕاو هەیە کە نێوی ئیرادەی لەسەردان هەبوو ئیرادە لە فەلسەفەی شوپێنهاوێریدا چەمکێکی یەکجار زۆر گشتییە، هەر پەیوەندی بە ئیرادەی ئینسانەکانەوە نییە، بەڵکو ئیرادە هێزێکە کە جیهان لە گشتایەتی خۆیدا دەخاتە ژێر کۆنترۆڵی خۆی. ئیرادەیەک بوونی هەیە کە یەکجار زۆر توند و تیژ و بێبەزەیی و نامرۆڤانەیە بە پێوانەکانی ئێمە. تاقە شتێک کە ئەو ئیرادەیە بیری لێ دەکاتەوە بریتییە لە سنووربەزاندن و بەرەو پێشترچوون و زیاتر ویستن ئیرادە شتێکی دەوێت زیاتر ویستن یعنی هەر کە شتێکی دەوێ و بۆ خۆی دابینی دەکات و خەڵقی دەکات دیسان لەو شتێک کە بۆ خۆی خەڵقی کردووە زیاتری دەوێت دیسان کە ئەو زیاترش خەڵق دەکات لەسەر ڕاوە لەو زیاترش زیاتری دەوێت بۆیە ئەو شتێک کە بۆخۆی خەڵقی کردووە تێشی دەڕمێنی وێرانی دەکات و لەسەر ڕاوە شتێکی دیکە دادەنێتەوە کە لەوەی پێشوو زیاترە دووبارە ئەوەی کە دایناوەتەوە لەسەر ڕاوە تێشی دەداتەوە شتێکی دیکە دەخڵقێنێتەوە کە لەوەی دوایش زیاتر هەر وەکو تەمسیل دەتوانین فکر لە کەسێکی یەکجار زۆر دەوڵەمەند بکەینەوە کە هیچ سنوورێک بۆ دەوڵەمەندیەکەی بوونی نییە ئەو کەسە دەچێت لەسەر پارچە زەمینێکی خانووبەرەیەک دروست دەکەن بە هەموو وردەکاری و سەلیقە و دوای ئەوەی کە خانووەکەی تەواو کرد لە هەموو وردەکاریەکان بووە لەسەر ڕاوە دەڵێ من پلانێکی دیکە دەمەوێ دابنێمەوە پلانێکی گەورەتر و جوانتر و ڕێک و پێکتر لەسەر ڕاوە ئەو کاری کە بۆ خۆی کردوویە تێیدا ماندوو بووە وەختی بۆ داناوە پوڵی بۆ داناوە وێرانی دەکات، لەسەر ڕاوە پلانێکی دیکە دادەنێتەوە، خانووبەرەیەکی زۆر گەورەتر و جوانتر دادەنێتەوە، بە هەموو وردەکارییەکانەوە، لەسەر ڕاوە کە ئەو خانووبەرەیش تەواو بوو، دیسان، ئیرادە دەکات کە شتێکی لەویش جوانتر دابنێت، لەوانەیە پلانی لەویش جوانتر هەبێت، کەواتە پلانێکی دیکە دابین دەکات و لەسەر ڕاوە پلانەکەی خانووبەرەکەی پێشوو تێکدەڕووخێنێتەوە، شتێکی دیکە ساز دەکات. شوپێنهاوێر دەڵێت، ئەو ئیرادەیەی کە کۆنترۆڵی هەیە بەسەر هەموو شتەکانی ئەو جیهانەدا شتێکی لەو چەشنەیە هەر شتێکی کە لەو جیهانەیدا بیری لێ بکەینەوە بە عینی کراوی ویستێ و ئیرادەیە جیهان بە هەموو دیاردەکانیەوە بە عینی کرا و شێوەی شەقل گرتووی ویستەکانی و ئیرادەین ئیرادەکە بۆ خۆی شەقل نەگرتووە تەعیونی نییە ئەما لە ئەنجامی جێبەجێبوونی ویستی ئەو ئیرادەی ئەو شتە شەقڵگرت و متەعەینانە کە ئێمە لە دەوروبەری خۆماندا دەیبینین پێک دێ ئەگەر کەسێک هەر وەکو گریمانە وەکو فەرز پرسیار بتوانە پرسیار لەو ئیرادەیە بکە کە ئەتوو هەر دەڵێی زیاتر زۆرتر زیاتر لە چی ئەو هەر دەڵێت زیاتر، ناکرێت بڵێین زیاتر لە چی؟ زیاتر لەوەی پێشوو، ئەگەر زیاتر لەوەی پێشووش بە وجود هات، هەر دیسان شتێکی لەوێش زیاتری دەبێت. کەواتە ئەو زیاتر ویستنەی، ئەو ئیرادەیە هەرگیز سنووری بۆ داناندرێت و ئەو زیاتر ویستنە باج و هەزینەیەکی یەکجار زۆر دادەسەپێنێت بەسەر بوونەوەرەکانی ئەو جیهانەدا. چونکە دوای ئەوەی کە ئیرادە ئیرادەی پشپەردە شتەکانی دروست کرد لەبەر ئەوەی کە لەویشی زیاتر دەوێت ئەو شتانە تێک دەڕمێنێتەوە و وێرانیان دەکات و بەرەو نەمان و نابودیان دەبات و بەرەو مەرجیان دەبات و شتی دیکە دەخڵقێنێتەوە کەواتە وەکو حەدسیەکەم واوێ دەسێ و ئیرادەیە ئیرادەیەشی لەگەڵ ئەوەی کە کوێرە زۆریش نەفام بێ بەڵام شوپێن هاوێر زۆر داکۆشی لەسەر ئەوە دەکات کە و ئیرادەیە ئیرادەیەشی نەفام نییە بەڵکو بە پێچەوانە ئیرادەیەشی یەکجار زۆر زیرەکە بۆ زیرەکە چونکە لەگەڵ ئەوەی کە کاری خۆی دەباتە پێشێ لەگەڵ ئەوەی کە بە هیچ شێوەیەشی ڕحم و بەزەی نییە و هەر لە پێناو دابینبوونی هەوەسەکانی خۆیدا کار دەکات بەڵام وا لە بوونەوەرەکان دەکا وا بزانن کە ئەو ئیرادەیە لە پێناو بەختەوەری وانەدا خەریکە ئیرادە دەکات و هەڵدەسوڕێت زیرەکی ئیرادا لە ڕوانگەی شوپێنهاوێرەوە لێرەدا هەڵمان دەخەڵەتێنێ بوونەوەرەکان کۆڵەوار دەکات بەرەو مەرگ و نابودیان دەبات کەسی وا لە بوونەوەرەکان دەکات پێیان وابێ ئەو ژیانەی کە ئێستا بۆیان دابین بووە ژیانێکی بەختەوەرانەیە و دەرفەتە کە پێیان دراوە ئەوان دەتوانن کەڵک لەو دەرفەتە وەربگرن و چێژی لێ وەربگرن کەواتە جگە لە ویستی کوێر و بێبڕانەوەی زیاتر خولقان زیاتر خولقاندن و زیاتر ویستن زیاتر ویستن لە پێناوی زیاتر ویستندا ئەو ئیرادەیە هیچ شتێکی دیکە لە بەرچاو نیە هیچ بەزەیەکی لە بەرچاو نیە ئەگەر سیوا دەنوێنێ کە لەگەڵ بوونەوەرەکاندا و لەگەڵ دیاردەکانی ئەو جیهانەدا ئەو پەڕی بەزەیی هەیە و لە پێناوی بەختەوەری ئەواندا کار دەکا. شوپێنهاوێر بۆ ئەوەی کە بیچەسپێنێ، ئیسباتی بکا کە ئیرادە بە هیچ کلۆزێک لە بیری بەختەوەری بوونەوەرەکاندا نیە و هەر لە پێناوی دابینبوونی نەوسی خۆی کار دەکات، چەند نموونەیەک دێنێتەوە لە جیهانی سروشت و دوایە ئەو نموونانە مقایسە دەکا لەگەڵ ئینسان. نموونەیەک کە دەیهێنێتەوە جۆرە پەپوولەیەکە، شوپێنهاوێر دەڵێ، تەبیعەت ئەو پەپوولەی بە تەواوی دروست دەکات، دەیخولقێنی. ئەو پەپوولەیە دوای ئەوەی کە لە پیلەکەی یا لە قۆزاقەکەی وەدەرکەوت، پێشدا کرم بووە و دوای وەدەرکەوتنی لە قۆزاقەی دەبێتە پەپوولەیەشی تەواو، هەموو شتێکی هەیە، هەموو ئەندامێکی فیزیۆلۆژیکی بە تەواوی هەیە، دەزگای هەڵتاوێن یا دەزگای هازمەی بە تەواوی هەیە، دەزگای هەڵتاوێن یا هازمە بۆ چییە؟ بۆ ئەوەی کە ئەگەر شتێکی خوارد بتوانێ هەڵیبتاوێنێ یا هەزمی بکات. دەزگای جووتبوون یا تەولیدی میسلی هەیە، دەڵێت دوای ئەوەی کە لە قۆزاخەکەی وەدەرکەوت، دەچێ تەولیدی میسل دەکات، گەرایەکی یەکجار زۆر دادەنێتەوە، دوای ئەوەی کە لە کاری گەرادانان بۆوە برسی دەبێ، دەچێ وەدووی خۆراک دەکەوێ، دەیهەوێ خۆی تێر بکات. شوپنهاوێر دەڵێ بەڵام تەبیعەت لەبیری چووە یەک تاقە ئەندامی بۆ دابنێ، ئەو ئەندامەش بریتییە لە زار. دڵە و پەپوولەیە زاری نییە، ئەگەرچی دەزگای هەڵتاوێنی بە تەواوی هەیە لە هەناوی خۆیدا، بەڵام زاری نییە. کەواتە دوای ئەوەی کە تەولیدی میسلی کرد و گەرای زۆری دانا و زۆربوونی خۆی، زۆربوونی نەسلی خۆی مسۆگەر کرد، تەزمین کرد، لە برسان دەمرێت، چونکە زاری نییە کە شتی پێ بخوات. شوپێنهاوێر دەڵێت لێرەدا ئیرادە فەقەت لە فکری ئەوەیدایە کە ئەو نەوعە، تەولیدی میسل بکات و خۆی زۆر بکات. ئیدی دەفکری ئەوەی دا نییە کە تەنانەت بە قەرار دەن کە جوێشیش لە فکری ئەو بوونەوەرەی دابێ و زاریشی بۆ دابنێ و هەتا بتوانێت خۆی تێر بکات یا نمونەیەشی دیکە دێنێتەوە دەڵێ لە نزیک کەناراوەکانی وقیانوسی باشوور وقیانوسی ئارامی باشوور جۆرە چیسەڵێکی یەکجار زۆر گەورە هەیە ئەو چیسەڵانە وەختێک وەرزی تەولیدی مسل و جوودبوونیان دێ خۆیان خۆ دەکتن بۆ لای کەناراوەکان خۆ دەکتونە تال بێ بگەن و بتوانن تەولیدی مسل بکەن دەڵە دوای ئەوەی کە خۆ دەگەێنن بە کەناراوەکان و تەولیدی مسل دەکەن و مانەوەی نەسلی خۆیان مسۆگەر دەکەن وەرزی تەولیدی مسلیوانە دروست لە وەرزی هاتنی تۆفانی زۆر توندە ڕەشەبای زۆر توند دەڵە دروست دوای تەولیدی میسلەکان ڕەشەبای زۆر تون دێ و ئەوانە لە ڕەوەزە بەردەکانی نزیک کەناراوەکە دەدا و هەمویان دەکوژیت دەڵە تەبیعات هەر ئەوەندە لە سەریان ڕادەوەستێکە تەولیدی مسل بکەن دوای ئەوەی کە تەولیدی مسلیان کرد و زۆر بوون تەبیعات بەبێ بەزەیانە ئەوانە تەفروتونەدا شوپێن هاوێر دەیەوێت چ ئەنجامێک لەو قسانە وەربگرێ دەیهەوێ بڵێ سروشت یا ئەو هێزەی ئەو ئیرادەی کە لە پشت سروشت دا خۆی شاردۆتەوە ئیرادەیەکە کە بەهێت بە هیچ شێوە بەزەی نییە تاقە شتێک کە لە بەرچاویتی خوڵقاندنی زیاتر ویستی زیاتر حیچی دیکە ئەو ویستەش ویستێکی کوێرانەیە کوێرانە نەک بەو معنایکە ئەو هێزە زیرەک نییە زۆریش زیرەکە چونکە لەگەڵ ئەوەی کە ئەو کارە دەگەڵ بوونەوەرەکان دەکات بەڵام وا لە بوونەوەرەکانیش دەکات بڕوا بەوەی بهێنن کە ئەو هێزە هێزێکی پڕ لە بەزەیی و ڕەحمە شوپێنهاوێر دەڵێ ئەگەر وردی تێ بکرین ژیانی مرۆڤیش هەر وەک ژیانی ئەو پەپولانە وایە دەڵە لەبەرەوەی کە ئینسان هەتا ئەو وەختەی بە تااقەت و بەگووردە کە تەولیدی مثل دەکات دوای ئەوەی کە تەولیدی مثلی کرد و نسلی خۆی زیاتر کرد ئیدی وردە هەنگاوی بەرەگۆڕ هەڵدێنێتەوە مرۆڤ کەم کەم سست دەبێت و پیر دەبێت و نەخۆش دەبێت و لاواز دەبێت و لەبین دەچێت دەڵە تەبیعات مرۆڤی بۆیە خەڵق کردووە هەتا نەسلی خۆی زۆر بکات و تەولیدی مثل بکات و دوای ئەوە کە تەولیدی میسلی کرد هەروەکو چۆن کاری بە پەپولەکان خلاص دەبێت سروشت دڵ ئاواش کاری بە ئینسانیش خلاص بێت بەوا دەکا ئینسان تووشی نەخۆشی مردن بێت کەواتە ئێمە هەموومان بووینەتە کۆیلەی ئەو ئیرادە دڕندەیە و بۆخۆشمان بەو کۆیلەبوونی خۆمان نازانین. مرۆڤ ئەگەر فکری لێ دەکاتەوە پێش ئەوەی کە هەموو بەرهەمەکانی شوپێنهاوێر بخوێنێتەوە، وای بۆ دەچێت کە لە ژیانیشی ڕەشبینانەی ئەوادا تاقە دەرەتانێک کە بۆ ئینسان دەمێنێتەوە خۆکوژییە و خۆڕزگارکردن لە سنگی ئەو ئیرادە هەوسار پسڕاوە دڕندەیە. بەڵام شوپێنهاوێر زۆر بە توندی بە دژی خۆکوژیە چونکە دەڵە خۆکوژیش یەکێک لە دەرکەوتەکانی ویستی و ئیرادەیە بۆ دەڵە هیچ کارێک بە ئەندازەی خۆکوژی پێویستی بە دەکارکردنی ئیرادە و کۆکردنەوەی ئیرادە و بەهێزکردنی ئیرادە نییە دەڵە ئەوانە هەمویان دەرکەوتەی ئەو ئیرادەینەکە لەسەرەوە ئێمە کۆنتترۆل دەکات کەواتە دەڵێ ئێمە بە دووربوونەوە لە خۆکوژی دەرەتانێک لە دەرەتانەکانی ئەو ئیرادە شەرورەی کوێر دەکەینەوە دەڵە تاقە دەرەتانێک کە دەمێنێتەوە ئەمە دەتوانین خۆمان لە چنجی ئەو ئیرادە خراپەکارەی ڕزگار بکەین بریتە لە هوەر بە تایبەتی مۆسیقا هەڵبەت نەک هەموو جۆرە هوەرێک و نەک هەموو جۆرە مۆسیقایە دەڵێ هوەر و مۆسیقا هەرسی زیاتر حاڵەتی ئیماژی و خەیاڵیان هەبێ زیاتر جێگای دزەی ئەو ئیرادەیە دەهێڵنەوە بە پێچەوانە هەرچی زیاتر بۆ لای فۆرمیک بوون و بۆ لای سووری بوون سووری بوونی بێمانە بچن سووری بوونی یا فۆرمیک بوونی دوور لە دزەکردنی ئیماژیا سۆری خەیاڵ دەڵە بەو شێوەی زیاتر بۆ لای ڕزگاربوون لە چنجی ئەو ئیرادە شەڕورەی دەچیت سەیر ئەوەیە شۆپێنهاوێر کە ئەوەندە لە فەلسەفەکەیدا ڕەشبین بووە دەتوانین بڵێین یەکێک لە ڕەشبینترین فیلسوفەکانی مێژووی فەلسەفە بووە عمرێش یەکجار زۆر دوور و درێژی هەبووە و لەو عمرە دوور و درێژەشدا نەخۆشیش نەبووە و تووشی تەنگ و سەڵەمە و فەقیریش نەبوو یعنی خدا ژیانێکی زۆر خۆشی پێداوە بە شوپێن هاوری بەڵام شوپێن هاور لە فەرسەفەکەیدا هێندە ڕەشبین بووە هیچ فیلسوفەشی نبینینەوە بکە هێندەی شوپێنهاوێر ژیانێکی خۆشی ڕابواردبێ و هێندەی شوپێنهاوێر ڕەشببینیش بووە پێی وایە هەمیشە هێزێک لی خەفتاوە هەتاکو و بەرەو نەمانی بکات فەلسفەی شوپێنهاوێر شوێنی قوڵی لەسەر زۆرێک لە بیرمەندانی دوای خۆی دانا ئێمە هەر وەکو نمونە باسی دوو بیرمەندی زۆر ناو بەدەرەوە دەکەین کە ئەوانە پوختەی بۆچوونەکانی خۆیان لە شوپێنهاوێرەوە وەرگتووە یشیان نیچەیە یەکیشیان فرۆیدە. ئەوانە هەردووکیان لە مێژووی فەرهەنگی بەشەریدا کاریگەریەتی زۆر قوڵیان هەبوو. ئەمە هەر لە دوای بەحسی شوپێنهاوێری بەحسی نیچەی دەکەین. ئێستا هەر ئەوەندە دەڵێم تەورەیترین چەمک یا مەفهوم لە فەلسەفەی شوپێنهاوێری دا بریتیە لە ئیرادە ئیرادە بەو مانای کە ئێمە باسمان کرد تەوەرەی ترین چەمک و گرنگترین چەمک لە فەلسفەی نیسەشدا هەر بریتە لە ئیرادە و ئیرادەی مەیلە و دەسەڵات ئێرادەی معتوب بە قدرەت فەلسفەی نیچە لەسەر چەمکی ئیرادە ساز دەبێتەوە یا چەمکی ئیرادەی مەیلە و دەسەڵات دواتر بەحسی دەکەین بەڵام لە شۆ فرۆید لە ژێر کارتێکردنی شوپێن هاوێردا بوو پێش ئەوەی کە ئەو مەوردانە باس بکەین قسەیشی لە شوپنهاویری لە زیگمۆند فرۆیدی دەژێڕینەوە فرۆید کوتویەتی ئێمە بەبێ ئەوەی بۆ خۆمان بزانین لە بەندەرگای فەلسفەی شوپنهاوێرەوە سەرمان هەڵداوە خودی فرۆید ئەو قسەی کردووە وشەی ئید کە وشەیەشی زۆر ئاشنایە چەمکێکی زۆر ئاشنایە لە تێفکرینی فرۆیدیدا ئید کە وشەیەشی لاتینە هاوسەنگی وشەی ئیتە ئید لەگەڵ ئیتی ئید شێوەی گۆڕدراوی ئیدە ئید لاتینەکەیە ئیت ئینگلیسیەکەیە شتێکی شەقل نەگرتوو نادیار کاتێک ئەمە ئشارەی بوو دەکەین دەڵێن ئەو بۆ نمونە ئەو ئەوە چیە سنوورەکانی سن سروشتەکەی چی ئەمە نازانین فقط دەزانین هەیە کاریگەریشە بەڵام شەقل نەگرتووە ئەو ئیدە لە تێفکرینی فرۆیدیدا قوارەی لەگەڵ قوارەی شەقڵ نەگرتو نۆمێنی ئیرادە لە فەلسفەی شوپێنهاوێردا پەیوەندی هەیە نۆمێنیش لە فەلسفەی شوپێنهاوێردا شتێشی شەقڵ نەگرتووە نامتعینە بەڵام کاریگەرە لە تێفکرینی فرۆیدیشدا ئیت کە بریتە لە خۆت تەواوی چارەنووس و هەڵسوکەوتی مرۆڤ دیاری دەکات بەڵام بۆ پێناسەکردنەکەی ئەمە تووشی دژواری دەبین شەقل نەگرتووە نازانین چیە شوێنێکی دیکە کە فرۆید لەژێر کار تێکردنی خستی شوپێن هاوێردا بووە باسی زەمیری ناخوداگایە پێش فرۆید شوپێن هاوێر بەحسی ناخوداگای کرد دڵ زۆر زار ئێمە بەبێ ئەوەی کە بۆ خۆمان بزانین کارێکی دەکەین بۆ خۆمان بە تەواوی ئاگاداری ئەو شێوە کارکردنی بەڵام دەکەین ئەو ویست و ئەو ئیرادەیە لە کوێڕا دێ لە ناخوداگای ئێمەڕا دێ شوپێنهاوێر میسالێکیش دێنێتەوە دەڵێ ناخوداگا وەکو عەرزێک وایە کە ئێمە هەر ڕووبەرەکەی دەبینین نێوەکەی نابینین کەسی ڕووبەرەکەی بەشێکی زۆر کەمی ئەو گۆیەیە ئەو عەرزەیە ئەوەی هەیە لە نێوەکەیدا دەڵە ناخوداگا ڕێک ئاوای ئەمە دەزانین ناخوداگا دوایە بوو بە یەکێک لە گەورەترین کەشفیاتی فرۆیدی، داهێنانی فرۆیدی لەسەر کەشفی ناخوداگا دامەزرا و کەسی فرۆید مەفهوومی ناخوداگای لە فەلسەفەی شوپێنهاوێری وەرگرت. لە بارێکی دیکەشەوە شوپێنهاوێر دەڵێ ئەو ئیرادەیە کە دەیهەوێ ئەو ویستە بێ کۆتاییەی خۆی دابسەپێنێ بەسەر مرۆڤدا لە دوو ئامراز کەڵک وەردەگرێ یەکیان بریتیە لە سێکس یەکیان بریتیە لە توندوتیژی دەڵێ هەردووشیان سروشتێکیان هەیە هەرچەندە دابینیش بن هەر زیاتریان دەوێت هەرچەندە مرۆڤ دابینیان دەکات بەڵام دیسان هەر زیاتری دەوێت دڵ ئەوە ڕێک بریتی لە سی لە سنگ تێخستنی و ئیرادەیەک ئەمە بۆ خۆمان نازانین چیە بەڵام ئەو خەریکە ئێمە بەڕێوە دەبات ئەوا سێکس و توندوتیژی لە ئینساندا کە هیچیان لە لە مێژووی مرۆڤ غایب نەبوون ئەمە گەر مێژووی مرۆڤ بخێنینەوە هەردووشیان بە بە شێوەیەشی تۆخ و پڕڕەنگ حاضر بوون مرۆڤ هەتا هاتووە کەرەستەی بەهێستری بۆ توندوتیژی بۆ دابینکردنی هەستی توندوتیژی خۆی دروست کردووە ئەگە لە چاخەکانی پێشوودا لە دەورانەکانی پێشوودا بە شمشێر و خەنجەر بە شەڕاتەوە خەڵکی کوشتووە ئێستا دەتوانێ چەکوچۆڵی وا ساز بکە کە بە ئیشارەیەک بە ئاماژەیەک توانێت بە هەزاران کەس بکوژێت کەواتە شوپێن هاوێر دەڵێت دەرکەوتەی ئەو ئیرادە بێکۆتاییە ئەو ئیرادە زۆرخواز و زۆرترخوازە لە ئینساندا سێکسە و توندوتیژە دۆستان دەزانن فرۆیدیش زۆر لەسەر چەمکی سێکس تاکیید دەکات ئەو تاکیدەی میراتێکەکە لە شوپێنهایرەوە بووماوەتەوە ئەوە کورتەیەک بوو لە بۆچوونەکانی شوپێنهاوێری ئەگەر بمان هەیە بە تێرمی ئاینی تێرمی دینی قسە لە بۆچوونەکانی شوپێنهاوێری بکەین دەتوانین بڵێین شوپێنهاوێر بڕوای بە خودای نەبوو بڕوای بە دەسەڵاتی خودا نەبوو بەڵام بڕوای قۆڵی بە ئەو شتە هەبوو کە لە تەرمینۆلۆژی دینیدا پێی دەڵن شەیتان هێزێکی خراپەکاری مەترسیدار کە مرۆڤ هەڵدەخەڵەتێنێ و زۆر کاری وای پێ دەکات کە نابێت یعنی ڕێک دەتوانین فەلسفەی شوپێنهاوێر بە تەرمینۆلۆژی دینی ئاوا تەوسی بکەین شوپێنهاوێر پێی وابوو خودا نییە بەڵام شەیتان هەیە دیارە و بەس شەیتانی نەکردووە ئەمە دەڵێن دووبارە خەریکین بە تەرمینۆلۆژی دینیەوە بەحسی بۆچوونەکانی شوپێن هاوری و ئەو هێزە خراپەکارە و ئەو هێزە ئەهریمەنی و ئەو هێزە ڕەشەیەکە جیهان بەگشتی بەڕێوە دەبات دوای شوپێن هاوێری فیلسوفە کە یەکجار زۆر لەژێر کارتێکردنی شوپێن هاوێریدا بوو نیچە بوو فرەدریش ویلهۆڵم نیچە فیلسوفەشی ئاڵمانی بوو بەر لە سەرهەڵدانی هیتلەر لە ئاڵمان کۆچی دوایی کردو بەڵام نازیەکان ئەو پەڕی سوئیسفادەیان لە بۆچوونەکانی نیچەی کردووە بە تایبەت خوشکێکی نیچەی بە نێوی ئەلیزابێت دەگەڵ نازیەکاندا بووە و ئەویش حولی داوە کە بۆچوونەکانی نیچەی خوێندنەوەی نیژادپەرستانەیان لێ بکرێت بەڵام ئەلیزابێت زۆر جاران کوێ کوێ ئەگەر برام ئێستا زیندووبا ئێستا یەکێک لە سەرۆکەکانی زریانی نازی دەبوو فەلسفەی نیچە بە جیاوازی دانانێک لە نێوان دوو شێوە ئەخلاق دەست پێ دەکات ئەخلاقی هەڵکەوتەکان و ئەخلاقی کۆیلەکان یا ئەخلاقی سالاران و ئەخلاقی مێگەل ئەخلاقی هەڵکەوتەکان لەسەر ویستن و زۆرتر ویستن و تێپەڕاندن و ئافراندن و خولقاندن و جوڵە و حڕەکەت و تەسلیم نەبوون و من لەدان دادەمەزرێت بەڵام بەپێچوانە ئەخلاقی کۆیلەکان لەسەر قانەعبوون تەسلیم بوون و لەسەر شوێنکەوتە بوون، شوێنکەوتەی کەسێک بوون، دادەمەزرێت. نیچە شێوە لێکۆڵینەوەیەکی ڕمێن پێدا لە جیهانی فەلسەفەدا کە دواتر کەسانیشی وەکوو میشێل فۆکۆ و ئانە زۆر چاک ئەو شێوە لێکۆڵینەوەیان قۆستەوە و کاری زیاتریان لەسەر کرد و پەرەیان پێدا، بریتییە لە ڕەچەڵەکناسی. نیچە کە بەحسی ئەخلاقی یعنی گرینگترین چەمک لە فەلسفەی نیسەدا بریتە لە ژیان هەموو مەفهومەکانی دیکە لە فەلسفەی نیسەدا لە خزمەتی یەک مەفهومدا ئەوش بریتە لە مەفهومی ژیان کەچی نیچە دەڵێ سقرات هەر لە بنەڕەتدا ژیانی پێ زۆرێک نەخۆشی بوو دەلیش دێنێت دەڵێ ئەو دەمی کە سقرات ئعدام دەکرا جامی ژەهریان بۆ هێنا بیخواتەوە زۆرێک لە قوتابیەکانی سقرات لەبەری پارانەوە کە لە زیندانەکە هەڵبێ بڕاستی دیار بوو زیندانبانەکانیش ئەوی زازیان پێدەدا کە بڕوە ئەو کەسانی کە حکمی ئەدامیشیان بۆ بڕیبەوە پێیان خۆش بوو بە جوورێکی سوقرات هەڵبێ و ئەوان لە نەنجی کوشتنی سوقراتی ڕزگاریان بێ زۆرێک لەو قوتابیانە لەبەر سوقراتی پارانەوە کوتیان ئێمە دەرتانێک کرد بۆ دەرخسێنین لە زیندانی هەڵبێ و مێڵە بەو تەمەەی ئیعدامت بکەن سوقرات ملی نەدا زۆر بە ڕزامەندی و زامەکەی وەرگرت و یەکبین خواردیەوە نیچە دەڵێ ئەوانە هەموو نیشانەی بێگانەبوونی سوقرات لەگەڵ ژیان دەێت نەبوونی سەرخۆشی ژیان دە سوقراتی بەڵام قسەیەکیش لە سوقراتی ژێردراوەتەوە کە ئەو قسەیە لە سەروبەندی مردنیدا لە وەختی ژیانە لایەدا یەکجار زۆر مانادارە و قسەیە ئەو قسەیە ئەوەیە سوقرات بە دۆستی خۆی کریتۆن پێی دەڵێ من کەڵەبابێک بە ئاسکل پیۆس قەرزدارم کە سوقرات بە کریتۆنی دەڵێت دوای ئەوەی کە ئەمن مردم کەڵەبابی بکە بە قوربانی مانای ئەو قسەی چییە مانای ئەو قسەی ئەوەیە کە هەل لە بنەڕەتدا سوقرات ژیانی پێ جۆرێک نەخۆشی بووە پێی وایە کە ئێستا دەمرێت لەو نەخۆشیی ڕزگاری بووە کەواتە پێویستە کەڵەبابێک بکات بە قوربانی چونکە بۆ خۆشی لە دنیادا نامێنێ ڕفیقەکەی ڕادەسپێرە حتممە ئەو کاری بکە نیچە دەڵێ ئەو جورە قسانە و ئەو جورە هەڵسوکەوتە هەموو نیشانەی ئەوەیەکە ژیان لە لای کەسێکی وەکو سوقرات و بەدوایویشدا قوتابییەکانی و لە هەمووشیان گرنگتر ئەفلاتون بایەخێک و گرنگایەتیەکی وای نەبوو کەسی دەڵێ ئەوەی گرنگی هەیە بریتە لە ژیان نیچە دەڵێ دەڵێ ژیان لە هەموو شتێکی گرنگترە لە حەقیقەتی لە معرفەتی لە زانستی لە هەموو شتێکی گرنگتر ژیان پێناسەی سیلەکن نیچەی نیچە بە ئانقەست دەڵێ من پێناسەی ژیان ناکەم بۆ دەڵە پێناسەی پێناسەی نەکەر ژیان هەر چەمکێکی دیکە بەهۆی چیەوە دەکرێت بەهۆی ئاوەزەوە دەکرێت دەڵە لە ڕوانگەی منەوە ژیان ئاغا و سەروەرە و هەر شتێکی دیکە خزمەتکاری و ئاغا و سەروەرە یەکێک لەوان ئاوەز ئاوەز خزمەتکاری ژیان دڵە کاتێک ئەمن دەمهوێ ژیان پێناسە بکەم پێناسەکردن یەنی چی یعنی خستنە ژێر ڕکێفی سەم کێشی دەخینە ژێر ڕکێفی ئاوەز ئێمە هەتا چەم کێشی نەخەینە ژێر ڕکێفی ئاوەز قدرەتی عقل ئەو چەمکەمان پێناسە نەکرد دەڵە من هەرگیز ئەو کاری ناکە چکەم پێم وایە بەپێچەوانە ئەوە ژیان نییە کە دەبێت بکەوێتە ژێر ڕکێفی ئاوەز بەڵکو ئاوەزە کە دەبێت بکەوێتە ژێر ڕکێفی ژیان و ببێتە خزمەتکاری ژیان نیسە دڵە هەموو فیلسوفانی بە نێوبانجی وەک سوقرات و ئەفلاتون و کانت و دێکارت دڵە هەڵەیەکیان هەڵەکە بریتییە لە پێچەوانەکردنەوەی پەیوەندی نێوان ژیان و حەقیقەت سوقرات و فیلسوفانی دوای سوقرات پێیان وابووە ژیان دەبێت لە خزمەت حەقیقەت دابێت ئەوەی گرنگە حەقیقەتە ئێمە بۆیە دەژین هەتا پێی بە حقیقت ببین بەڵام نیسە بە پێچەوانە دەڵێ ئەوەی کە یەکەمایەتی هەیە ئەو لەویەتی هەیە ژیان و حقیقت دەبێت لە خزمەتی ژیاندا حقیقت هەرگیز هێندەی ژیان گرنگایەتی و ئەو فیلسوفانەی کە ئەو هاوکێشە یا معادلەیان پێچەوانە کردوتەوە خیانەتیان بە مێژووی بەشەری کرد یەک لەوان سوقرات لە ڕوانگەی نیچەوە ئاوێنەی باڵانوێنی فەرهەنگی یۆنانی فەرهەنگی یۆنانی پێش سوقرات بریتی لە تراژێدی ئەو تراژێدیانەی کە بۆ نمونە لە نووسراوەکانی هۆمێردا دەبینی لە تراژێدیدا لە ڕوانگەی نیچەوە دوو ماکی دیۆنۆسۆسی و ئاپۆلۆنی پێکەوە لە هاوسەنگیدان بەبێ ئەوە کە یەکیان بیهەوێ ئەوی دیکە لە مەدان بکاتە دەرەوە ماکی دیۆنۆسۆسی چیە و ماکی ئاپۆلۆنی چی ئەوان هەموو دەگەڕێنەوە سەر ئوستورەکانی یونانی دیۆنۆسۆس خدای سەرخۆشی و ژیان و کەیفخۆشی و جوڵە بووە خدای مەستی بوو ئاپۆلۆنیش خدای ڕێکوپێکی و هاوسەنگی و تەگبیر و ئەوانە بوو نیسە دەڵێت لە فەزا و لە کەشی ئاکادمیکی سەدەی نۆزدەدا وەختێک نووسەران دەیانویست کەشی یۆنانی کەونارا وێنا بکەن وایان دەنوان کە خەڵکی یۆنان خەڵکێکی لە سەرخۆ و هێدی و هێمن و ماقۆڵ و محتەدل بوونە نیچە دەڵێت ئەو شێوە وێناکردنە هەڵەیە، خەڵکی یۆنان وا نەبوونە هەتا زەمانی سوقرات، دەڵێت لە زەمانی سوقرات بەدواوە بوو کە کەسانیش وەکو سوقرات و ئەفلاتوون و ئەرەستوو ئەویان بە گوێی خەڵکی دەخوێند کە ژیانی ماقوڵ بریتییە لە ژیانی موعتەدل، لە ژیانێکی لەسەرەخۆ، ژیانێکی هێمن، دەڵێت بەپێچەوانە، یۆنانیەکان خەڵکیش یەکجار زۆر کەیف خۆش و بە جوڵە بوون توندوتیژ بوون هەمیشە پێکەوە لە ڕکەبەریدا بوون و ویستی دەسەڵاتیان تێربوونی بۆ نەبوو دڵە خەڵکەچی ئاوە و هەر ئەو ئەخلاقەیەکە نیچە نێوی ئەخلاقی هەڵکەوتەکانی لەسەردا بنێت دڵە دوای وی بوو کە دوای ئەو شێوە ژیانی بوو کە کەسانیشی وەکو ئینسانە خوێندەوارەکان خوێندبوویانەوە بەڵام کە مەسیحیت بڵاو بووە ئەفلاتون باوەڕی لە جل کێشی تازەدا نفوزی کردە نێو هەڕەمەی خەڵکی ئوروپا نیچە دەڵێ مەسیحیەتیش هەر درێژەی هەمان تێفکرینی سوقراتی و ئەفلاتون بەڵام سیر ئەوەیە کە نیچە و قسەیە بۆ مۆدررنیتەش دەکات دەڵم مۆدررنیتەش بە پێچەوانەی بۆچوونی باو هەرگیز دابڕان نەبوو لەو شێوە ژیانە مۆدررنیتەش هەر درێژەی تێفکرینی ئەسکۆلاستیک بوو، تێفکرینی سەدەکانی نێوەڕاست، دیارە تێفکرینی سەدەکانی نێوەڕاستیش درێژەی چ بوو؟ درێژەی تێفکرینی سوقرات و ئەفلاتونی بوو. هەر بەو پێیەی نیچە یەکێک لە پێشەنگەکانی ڕەخنەکاری فەلسەفی مۆدێرنیتەیە. نیچە مونتەقیدی مۆدێرنیتەی بوو، بە شێوەیەکی مشەخەس مونتەقیدی فەلسەفی مۆدێرنیتەی بوو. نەقدەکەی لێرەڕایە، ڕەخنەکارییەکەی لەوەوە سەرچاوە دەگرێ کە، بە سەرهەڵدانی مۆدێرنیتە، زۆر کەس پێی وایە کە مۆدێرنیتە سەریهەڵدا، شێوەی تێفکرینی مرۆڤ، شێوەی ژیانی مرۆڤ، ئەخلاقی مرۆڤ، دابڕانێکی زۆر گەورەی تێکەوت بە نیسبەتی دەورانی سەدەکانی ناوەڕاست. نیسە دەڵێ وانە، مۆدێرنیتە درێژەی دەورانی ئەسکۆلاستیک. زۆر یەک لە دەرکەوتەکانی مۆدێرنیتە، وەکو زانستی نوێ، وەکو سیاسەتی لیبرال دموکراسی، وەکو رۆمانتیسم، ئومانیسم، تەنانەت سۆسیالیسم لە روانگەی نیچەوە، ئەوانە هەموویان خاوەنی سروشتێکی مەسیحین و سەرچاوەیان، رەچەڵەکیان لە مەسیحیەتدایە. بۆ نموونە سۆسیالیسم سۆسیالیسم بریتییە لە داکۆکیکردن لەسەر دادپەروەری و کەمکردنەوەی دامەزراندنی سیستمێک دامەزراندنی مکانیسمێک کە دە و سیستمی داوە بەهۆی ئەو مکانیسمی مەودای نێوان سینەکان کەم بێتەوە ئەوەندەی دەکرێت دادپەرۆری دابین بێت نیسە دڵە ئەو قسانە هەمویان دەگەڵ ئەخلاقی مەسیحی هیچ فەرقیان نیە ڕێک سەرچاوە گرتو لە ئەخلاقی مسیح دموکراسی ژەراوە نیسا بە توندی دژی دموکراسیشە بۆ چونکە دموکراسی بریتە لە دامەزرانی دەرفەتێک بۆی کە ئینسانە متەوەستەکان بتوانن لەو دەرفەتەیدا خۆیان نیشان بدەن دموکراسی سیستمی هەڵسوڕانی ئینسانە متەوەستەکان نیسە دڵ ئینسانە متەوەستەکان هەمویان سەر بە ئەخلاقی کۆیلەکان بە پێچەوانە ئینسانە زۆر هەڵکەوتەکانن کە لە ئەخلاقی کۆیلەکان دەرباز دەبن و دەستەوداوێنی ئەخلاقی هەڵکەوتەکان دەبن دەڵێت دێموکراسی ئەو دەرفەتە لەو ئینسان هەڵکەوتانە دەستێنێت کەواتە نیچە دژی دێموکراسیش نیسە پێی وایە نیهیلیسم لە مێژووی فەلسەفەی ڕۆژاوادا دوو قۆناغی تێپەڕاند ئەو قسە فەلسەفیانە هەموو دوورن لە ژیانی بەرهەستی ڕۆژانە. دەڵێ مرۆڤ لێرەدا جارێک تووشی نیهیلیسمی هەتا سەروبەندی سەدەی هەژدە و نۆزدە ئەوانە. دەڵێ دوای سەرهەڵدانی مۆدێرنیتە مرۆڤ تووشی کارەساتێکی دیکەش بوو. دەڵێ مرۆڤی سەدەکانی پێشوو، شتێکی بە خۆی داهێنابوو و ئەو داهێنانە وای لێ دەکرد کە بتوانێت هەڵسوورێت ئەو شتەی داهێنابوو چ بوو چەمچی خودا بوو دیسە دەڵێ مرۆڤی دەورانی سەدەکانی نێوەڕاست بەهۆی چەمکی خودداوە دڵگەرمی پەیدا دەکرد هەڵ دەسوڕە ئەگەرچی هەر بەرەو جوورێک نیهیلسم دەچوو بەرەو جوورێک لە ئەخلاقی کۆیلەکان دەچوو بەڵام دەڵێت لە جیهانی مۆدرندا خودداش مرد یعنی مرۆڤی مۆدێرن ئەو بڕوایە کە بە خودای هەبوو و بەهۆی ئەو بڕوا بڕوایەوە پشتگەرم بوو و هەندێک کاری دەکرد و هەڵدەسوڕا ئەو بڕوایەشی نەما دەڵێت لەوەی خراپتر هیچ شتێشی لەجێی خدا دانەنا ئینسانی مۆدرن لەگەڵ ئەوەی کە بڕواایەکەی لە دەستدا هیچ شتێکی لە زیاتی خودداش دانەنا کەواتە دەڵێ نهیلیسمی ئینسانی مۆدرن زۆر قوڵتر و بەربڵاوترە لە نهیلیسمی ئینسانەکەی پێش دەڵێ لە دەورانی مۆدێرنیشدا نهیلیسم سنگی خستۆتە هەناوی ژیانی مرۆڤە چەمکێکی زۆر ئاشنا لە فەلسفەی نیسەدا چەمکی مەزنە مرۆڤە یا مەزنە پیاوە نیسە دەڵێ ئەوەندەی کە ئێمە ئینسانێکی ئاسایی لە مەمونێک هەڵسوتر و بەتواناترە ئەوەندەش مەزنە مرۆڤ لە ئێمە هەڵسوترە مەزنە مرۆڤ چێە لە ڕوانگەی نیسەوە کەسێکە کە ئەخلاقی هەڵکەوتەکانی کەسێکە لە سنووری ئەخلاقی کۆیلەکان دەرچوو ڕزگار کەسێکە کە شوێنکەوتەی کەس نییە بۆ خۆیتی ژیانی خۆی لەسەر ئەساسی ویستی خۆی دادەمەزرێت و جۆ ناداتە ویست و داخوازی کەسانی دەوروبەری کەسێکە دەهەیە بۆ خۆی دنیا لەسەر ڕاوە تێک بدات و بۆ خۆی لەسەر ڕاوە دایبنێتەوە ئەو کەسەیە زۆربەی هەرە زۆری کتێبەکانی نیسەی بە فارسی وەرجێدرا هەندە کتێبی زیاتر لە تەرجمەیەکشیان هەیە نیسە یەکێک لەو فیلسوفانەیەکە لە فەزای فەلسفی ئێراندا یەکجار زۆر ناسراوە بە پێچەوانی زۆر فیلسوفی دیکەکە تاکو تەرا کتێبەکە ئەسلی کتێبەکانیان بە فارسی تەرجمە بۆتەوە نیتسە تەقریبەن هەموو کتێبەکانی بە فارسی تەرجمە بۆتەوە و تەرجمەی زۆر باشیشیان لێ کراوە یەکێک لەو کەسانی کە کتێبەکانی نیتسەی وەرگێڕاوە بە زمانی فارسی و تەرجمەی چاکیشی هەیە داریوشی ئاشووریە ئەو کورتەیەک بوو لە فەلسفەی نیتسە ئەمە ئاوڕێشی خێراش لە فەلسفەی کێرکەگووری دەدەین سۆرێن کێرکەگوور بناغەدانەری ئەگزیستانسیالیسمە خەڵکی وڵاتی دانمارک بووە هەروەکو دۆستان ئاماژیان پێکرد ئەوانە بڕوایان بە ڕەسەنایەتی بوون هەبوو ئیسالەتی وجود بە سمانایەک ئەوانە بڕوایان بە ڕەسەنایەتی بوون هەبوو لە مێژووی فەلسفەی فیلسوفە مسلمانەکانیشدا ئەو بەحسێکی هاوشێوە هاوشێوە لە باری لەفزیەوە هاتۆتە گۆڕێ فیلسوفەکانی مسلمان بەحسی وایان کردوەکایە ڕەسەنایەتی هی بوونە یاهی ماهیەتە هەندێک لە فیلسوفەکان پێیان وایە ڕەسەنایەتی هی بوونە ماهیە ڕەسەنایەتی نیە هەندێکیش بە پێچوانە پێیان وا بووە ماهیەت ڕەسەنایەتی هەیە بوون ڕەسەنایەتی ئەو بەحسەی کێرکە گووری کە باسی ڕەسەنایەتی بوون دەکا و ڕەسەنایەتی ماهیەت ڕەت دەکاتەوە جیاوازی هەیە دەگەڵ ئەو بەحسی کە لەنێو فەلسفەی فیلسوفە مسلمانەکاندا هەیە مەبەستی فیلسوفە مسلمانەکان لە بوون بوونی هەر شتێکیە هەر شتێک کە لە دەرەوەدا یەک شتی واحدە لە زێنی ئینساندا دەکرێت دوو پارامتری لێ جودا بکرێتەوە یەکیان بوونەیشیان ماهیەتە زاو فیلسوفە مسلمانانە لە خۆیان پرسیوەکایە بوونەکە ڕسەنایەتی هەیە ماهیەتەکە دیارە بوون لەوێ هەر بارتەخای بوونی مرۆڤ بەرتەسک نابێتەوە بەڵکو هەموو بوونێک دەگرێتەوە باسەکە باسێکی زۆر گشتێ و دەتوانین بڵێن باسێکی ئۆنتۆلۆژیکە ئەما باسەکەی کێرکەگووری باسێکی ئەگزیستانسیالیستی باسێکە پەیوەندی بە بوونی مرۆڤەوە هەیە کێرکێگور دەڵێ مرۆڤ بە پێچەوانەی جیا و ئاژەڵ بە پێچەوانی جیا و ئاژەڵ مرۆڤ سروشتێکیش لە پێشدا شەقلگرتووی نییە جیا و مرۆ جیا و ئاژەڵوانە جیا و ئاژەڵ سروشتێکی شەقلگرتوویان هەیە تەبیعەتێکی متعینیان هەیە جیا معلومە دەبێتە چی و لەوەی زیاتر ناتوانێت ببێت حەیوانیش مەعلومە چییە و دەبێتە چی و لەوەی زیاتر ناتوانێت هەڵبدا و گەشە بکە بۆیە لە جیا و لە ئاژەڵدا ماهیەتەکە و پێش بوونەکەیان دەکەوێت ینی بەر لەوەی کە جیایەکە بڕسکێ و بەر لەوەی کە حەیوانەکە لە دایک بێ بەر لەوەی کە ئەوانە بوونیان هەبێ معلومە دەبن بەچی معلوم ماهیەتەکەیان چییە ئەمە ئەو قسەیە لە ڕوانگەی کێرکەگورەوە لەبارەی مرۆڤ داوەڕاز ناگەێت مرۆڤ بۆخۆی بەهۆی ویست و هەڵبژاردنەکانی خۆی ماهیەتی خۆی دیاری دەکات یعنی ئەوەڵ دەبێت دوای لەسەر ئەساسی ئەو بوونەی بۆ خۆی خۆی دروست دەکات ئینسان بەهۆی هەڵبژاردنەکانی و هەڵبژاردن چەمکش یەکجار زۆر گرنگە لە ئەگزیستانسیالیسمی کێرکەگوریدا ئێمە بەهۆی چیەوە دەبینە ئەو ئینسانێکە ئێستا هەین بەهۆی کۆمەڵەی ئەو بڕیارانەی کە لە سەتای خۆناسینمانەوە تا ئێستا داوە ئەمە هەر ڕۆژەی بەدەیان و بە سەدان بڕیار دەدەین بەدەیان و بە سەدان هەڵبژاردن دەکەین هێزی هەڵبژاردمانێت تەنانەت ئەو وەختانی کە هەڵبژاردنیش ناکەین هەڵنەبژاردنیش بۆ خۆی شێوەیەک هەڵبژاردنە ئێمە ڕۆژ بە ڕۆژ خەریکین پەیکەری خۆمان دادەتاشین ئێمە وەکو پەیکەرتراشیشین کە بە هەر بڕیاری بە هەڵ بە هەر هەڵبژاردنەی زەربەیەک لەو ئامرازەی دەین کە خەریکین بەو ئامرازەی پەیکەرەکەی خۆمان دادەتاشین ئێمە هەنگاو بە هەنگاو بەو بڕیانە بڕیارانە بەو هەڵبژاردنانە ماهیەتی خۆمان دروست دەکەین ماهیەتی ئێمە پەیوەندی ڕاستەوخۆی هەیە بەو بڕیارانەی کە ئێمە لە ژیاندا دێن هەندێک لەو هەڵبژاردنانە هەڵبژاردنێکی زۆر سەرپێی و ڕووکەش و ناگرینگن وەکو بۆ نمونە دەڵی ئەوڕۆ لە جیاتی ئەو شتەی ئەمن ئەوەی ناخۆم شتێکی دیکە دەخۆم ئەو بڕیارش یەکجار زۆر گرنگ نیە لە ژیانی مرۆڤدا ئەما هەندێک ساتی مێژووی لە ژیانی مرۆڤدا هەندێک بڕیار هەن هێندێک دووڕێیان هەن کە ئەمە یا دەبێ بڵین ئایا دەبێ بڵین نا ئەو هەڵبژاردنانە هەتا هەتایە ماهیەتی مە دیاری دێت یەکجار زۆر کرد نمونەیە کە کێرکەگور دەیهێنێتەوە مێژووی ژیانی حەزرەتی ئیبراهیم کێرکەگور هەتا مرد ژیانی ئیبراهیم وەکو مۆدلێک لە بەرچاوی مۆدلێکی زیندوو لە بەرچاوی بە جۆرەی ئەو چیرۆکەی کە لە کتێبە مقدسەکاندا لە بە گەورەترین کەسایەتی مێژوو لە ڕوانگەی کێرکەگور کەواتە هەڵبژاردن و بڕیاردان و بڕیاردانی وشیارانە لە ڕوانگەی کێرکەگورەوە یەکجار زۆر دەڵێ ئمە زۆر زار بەبێ ئەوە کە بۆ خۆشمان بزانین ژیانەکەمان تێپەڕ دەبێت دڵە بەڵام ئەوە ئەو بوونەی کە لەو ژیانەی لەسەر ئەساسی ئەو ژیانەی ساف دەبێتەوە بوونێشی ڕاستەقینە نییە بوونێشی ڕەسەن نییە میسالێک دێنێتەوە کێرکەگو دەڵێ ئەنگۆ دوو سواران لە بەرچاو بگرن کە سواری ئەسپێکی بوونە و ئەسپەکە بەڕێوشی دادەوە هەردووک هەوساری ئەسپەکەیان لە دەستیدایە ئەما سوارێک خەوی لەکەوتو سوارێکی ژوەخەبەرە دڵە هەردووکیان دەگەنە جێ دڵ ئەما گەیشتنەجیان زۆر فەرقێ دڵە سوارەی کە خەوی وێکەوتو بوو بۆ گەیشتە جێ لەبەرەوەی کە ئەسبەکە بۆ خۆی ڕێگاکەی دەناسی بۆیە گەیشتە جێ ئەما ئەو سوارەی کە وەخەبەر بوو بە ئاگایەنە هەوساری ئەسپەکەی کۆنترۆڵ دەکرد، ئەو کە گەیشتە جێ بەهۆی ئاگاداری خۆیەوە بەهۆی ئەو بڕیارانەی کە دەیگرت گەیشتە جێ دەڵە ئەوانە هەردووک بوونیان هەیە هەم سوارە نوستوەکە هەم سوارەوە خەبەرەکە بوونیان هەیە بەڵام بوونی چێ هەیە بوونیشی ڕەسەنترە ئەوە هەموو میسال ئەم بڕاستی ئەگەر لە ژیانی ڕۆژانی خۆمان وردبینەوە زۆربەی هەرە زۆریمان زۆربەی هەرە زۆری کاتەکان وەکو سوارە مسلەکەی یعنی ژیان دەستێتە پێش ئەمە بەڵام بەڕاستی بەخۆی دەستێتە پێش وانی ئەمە کۆنتترۆڵم بەسەر ژیانەکەدا هەبێ و لەسەر بڕیارەکانی خۆن لەسەر نیەتەکانی خۆن لەسەر ویست و داخوازەکانی خۆن سوور بین و مکڕ بین و وشیار بین لەبارەیە بڕیاردان ژیان دروست دەبێت یعنی ئەگەر بمانەوێت لە باری ڕێزمانیەوە بیڵین بە فعلێکی مەسول دەبێت بەیانی بکەین نەک بە فعلێکی معلوم ژیان دروست دەبێت بۆ ئێمە ئەما هەندێک کەس ژیانی خۆیان دروست دەکەن تێرکەگور زۆر داکۆشی لەسەر تاقانەبوونی ئینسان دەکات دەڵە هەر ئینسانی تاکایەتیەکی تاقی هەیە فەردیەتێکی تاقانەی هەیە دەڵە دەبێت ئەو فەردیەتەی خۆی بناسی و بیپشکوێنێ هەر یەک لە ئێمە ئەگەر بمەوێت بە زمانێکی زۆر خوازەی و شاعرانە بڵم هەریەک لە ئێمە ئێوێرێستێکمان هەیە، ئەو ئێوێرێستە بریتییە لە چی؟ لە بوونی خۆمان. ئێمە هەنگاو بە هەنگاو خەریکین لە ئێوێرێستی خۆمانەوە سەر دەکەوین، هەنگاو بە هەنگاو تا کۆتایی ژیان ئێمە خەریکی چین؟ خەریکی فەتحکردنی لووتکەی خۆمانی. هێندێک کەس دەگات بە لووتکەکە و ئێوێرێستی خۆی خۆت خود بە بە فەلسەفیترین مانای خۆی فەتح دەکات، لووتکەکە دەبڕێ، بەڵام هێندێک کەسیش دەگلێن و ناگەنە لووتکە. بەڵام قۆناغێکی بەرەژوورتر هەیە کە بریتیە لە قۆناغی ئەخلاقی دەڵێ لێرەدا معیارە ئەخلاقیەکان پێوان ئەخلاقیەکان جێگای لەزت دەگرێتەوە ئەمە زۆر کاران لەوانەیە پێمان خۆش بێ بیکەین بەڵام نایکەین چونکە هەندێک معیار پێمان دەڵە مەیکەن زۆر کار پێمان خۆشە نەیکەین بەڵام دەیکەین چونکە ئەخلاق پێمان دەڵە دەبێ بیکەین دەڵێت لێرەدا مرۆڤ گوێڕایەڵی پێوانە ئەخلاقییەکان بووە، ئەخلاق جێگای چێژی گرتووتە، جێگای لەزەتی کرد، ئەوە قۆناغی ئەخلاقیە بەڵام قۆناغێکی شەیە کە کێرکەگور نێوی قۆناغی دینی لەسەردادێت کێرکەگور دەڵە قۆناغی دینی هەر بریتی نییە لە بەشداریکردن لە ڕێ و ڕسمە دینیەکان دەڵەوە هەر ڕواڵەتی باسەکە قۆناغی دینی بریتە لە بڕیاری پێوەندی سازکردنی مرۆڤ دەگەڵ خودا مرۆڤێک بڕیار دەدا دەگەڵ خودا پەیوەندی ساز بە گوتەی کێرکەگور مۆتاسیۆن یا پازدانیشی ئیمانی دەکەن ئەو کەسە تەنانەت ئەگەرسی ئیلزامن ڕێشوێنە ئەخلاقیەکان پێشێل ناکات بەڵام تەنانەت بۆ گەیشتن بە خودا لەوانەیە زۆر بیر لە پێوانە ئەخلاقیە باوەکانیش نکاتەوە دیسان نمونەی هەرە بەرچاوی کێرکە گووری بۆ ئەو جوری ئینسانە ئیبراهیم دڵە ئیبراهیم ئەو دەمیکە دەستوری پێدرا کوڕی خۆی کات بە قوربانی ئەو دەستورە بڕواڵەت بە دژی عرف و عادەت و پێوانە ئەخلاقیەکان پێوانە ئەخلاقیەکان پێمان دەڵێن ئەتۆ هاقت نییە کوڕی خۆت ڕۆڵەی خۆت بکەی بە قوربانیست بەڵام سونکە دەستورەکە لەلایەن خدا بوو خداوە بوو ئیبراهیم ئەو بڕیارەی دا ئەگەرچی خوددا نەیهێشت جێبەجێ بکات بەڵام هەر ئەو بڕیارە ئیبراهیمی کرد بە ئیبراهیم کێرکەگور دەڵێ لە ژیانی هەر کەسێکدا لە ژیانی هەر کەسێکدا ساتێکی ئاوا هەیە کۆمەڵە بڕیاردانێکی ئاوا هەیە کە ئەو ئینسانە دەکەن بەو ئینسانە سە بەلای خراپدا سە بەلای چاکدا دەڵە دەبێ وشیار بیت ئەو داستانی ئیبراهیمی داستانشی سمبولیکە خودا ئەمری بە ئیبراهیم کردوێ کوڕی خۆی بکاتە قوربانی دڵم مانای سمبولیکەکەی ئەوەیە لە ژیانی هەر کەسێکدا ساتی ئەو تۆ هەن دۆخی ئەو تۆ هەن کە ئەتۆ دەکەن بەو کەسەی کە هەی ئەو بڕیارانە دەتوانن بتکن بە خانی خانان و دەتوانن بتکن بە تۆزی بانە دڵ دەبێ وریابی لەو بڕیاردان. هەروەکو عەرزی دۆستانم کرد کیێرکەگور بناغەدانەری فەلسەفەی ئێگزیستانسیالیسمە، بەڵام ئێگزیستانسیالیسم لە سەدەی بیستدا دوو لکی لێدەبێتەوە، ئێگزیستانسیالیسمێک کە ئێگزیستانسیالیسمێکی دینییە، هەروەکو کیێرکەگوری، ئێگزیستانسیالیسمێکیش کە زۆربەی هەرەزۆری بۆچوونەکانی کیێرکەگوری وەرگرت، بەڵام گرێدرانەوەی ئەو فەلسەفەی بە خودای قبوڵ نەکرد. خودایان حەسف کرد لە فەلسەفەکەی ئێگزیستانسیالیزم کەسانی شوک و هایدگەر و سارتر و ئەوانە بەڵ سیموندوبوار و ئەوان ئەمە دواتر زیاتر لەسەر هایدگەر و سارتر و ئەوانە قسە دەکەن بەڵام بناغەدانەری ئەو شێوەتە فکرینە و فەلسفەی ئەگزیستانسیالیسم کێرکەگور. دۆستان ماندوو نەبنەوە ئەگەر تێبینیەک یا بۆچوونێک پرسیارێک هەیە بیخەن فەلسفەش بەناوەندی لە چه هەیە تاڵی سەرەکی سەرەکی ترێ و کاریگەری سەرەکی ترێ شوپێنهاوێر دەڵێت هەردووکیان دەرکەوتەی ئەو ئیرادەیەن، هەردووکیان وەکو یەک. شوپێنهاوێر سێکس و توندوتیژی لە عەرزی یەک دادەنێت، دەڵێت هەردووکیان وانییە یەکیان هۆی ئەوەی دیکە بێت، هەردووکیان لە چیڕا سەرچاوەیان گرتووە؟ هەردووکیان دەرکەوتەی ئەو ئیرادە ناخێرەن کە خەریکە ئێمە کۆنترۆڵمان بکات. وەنەوز هەر ئاویلکەی وەنەوز شێوە ژیانی ئەو کەسانەیە کە ژیان خەریکە بە شێوی ئۆتوماتیک بەرەو پێشیان دەبات ئەما ئەو کەسانی کە وا دەکەن لە وەنەوزەکە ڕزگاریان بی شێوە ژیانی ئەو کەسانەیە کە بۆ خۆیان خەریکن ژیانی خۆیان ساز دەکەن ئێمە ئەگەر بەو چاوەی چاو لە مێژوو بکەین لە مێژوودا ئەو ساتە مێژوویانە دەبینینەوەکە ئەو ساتە مێژوویانە بەڕاستی مێژوویان دروستی و کەسایەتەکانیان دروستی ئەگە بەو چاوی مێژوو بکەین و دووبارە ئەو ژیانە دوور و درێژەش دەبینین کە ئینسانەکان بۆ خۆیان بە هیمەتی خۆیان بە ئیرادی خۆیان دروستیان نەکرد بەڵکو ژیان بۆ خۆی وهات ئینسانەکانیش ئوتوماتیک لەگەڵی هات ئەو هەموو زەحمەت و شەرە بەری دوایەکانە زۆر ڕاحەت لە بینی دەبە یا ئەو چیسەڵە یا ئەو کەپولەیەکە نێو لێنا ئەگەر لە جایگایەکی ئەخلاقیەوە شەپێن هاور پێی وا بێت ئەو ئێرادەی ئێرادەیەکی چۆرە یان چمشی عداڵەتێک دە دنیای دانیە دەواقعدا چمچی زۆرێک لە مایێرە ئەخلاقیانە دە دنیایدا وجودیان نییە ئەمە دەنێت ئەو ئێرادەمان دەبێت پێ ئێرادەیەکی چۆر بێت ئەو شتە دەگەڵ فەلسفەکەی نیچەی دقیقان بە نظری من ئەگەر لە نیگای شوپێنهاوێری ڕا چاوی لێ بکەین یان ئێمە بە چاویلکەی شوپێنهاوێری بینین کارەکەی سوقرات بخێنینەوە اتفاقا دقیقا کارێک بوو کە دەبیت لە بەرابەر ئەو ئێرادە چۆرەی داخلی کە سوقرات راوەستاوە ئەو ئێرادە چۆرە دقیقا داوا لە من دکە کە من هەمیشە ئەو حسە بوونەم دوو دنیایدا بۆ بمێنێت ئەمن هیچ وەخت ئەو جۆرە ڕاحەت و بە بێخیاڵی دەزۆ و مەرگە نەدەم بەڵام سوقرات ئەو مەرگە خەریکە قبول دەکات ئا ئەوە من دڵم دقیقەن کارێکی کە اتفاقا سوقرات لە بەرابەر ئەو ئێرادەیەدا ڕاوەستاوە ئێرادەی چی ئێرادەی بەجاودانەگی بوونی خۆی دەو دنیایدا ڕاوەستاوە سوقرات شوپنهاوێر دەڵات دوو دانەشت دەتوانێت ئەمە دە بەرابەر ئەو ئێرادەیەدا ڕاوەستاو بکە یعنی غەڵبە بکەین بەسەرەوە ئێرادە چوێرەیدا یەشان هونەر یەشان ئەخلاقە و من دڵم کارێک کە سوقرات دەیکە دەواقع دە کارێکی ئەخلاقیە ئەو دورە حسیە یا دورە لەزەت تەلەبانەی کە دە کێرکگۆریشدایە زۆر وێدەچێ وەک هەمان ئەو دورەی بێ کە ئێرادەیەکی شۆ خەرێکە بەسەر زیندەجی ئینسانیدا حاکمە بەڵام ئەمن فەلسفەی دەواقعدا نیچەیدا ناتوانم بەڕاستی یەک بدەمەوە دەگەڵ فەلسفەی شوێنهاوەر و فەلسفەی کێرکگۆری یعنی دەنیچەیدا بەڕاستی ئەو شێتایەتی زیندەجی کردنە کە ئەسالەتی هەیە مەسەلەنە ئەو دورەیدا کە ئێستا ئەقڵ زاڵ نەبوو هێستا و ئەخلاقە زاڵ نەبوو چ ئەو ئەخلاقە سیکۆلارەی کە دە مۆدێرنیتیدایە، چ ئەو ئەخلاقە دینییەی کە دە دۆرەی مەسیحییەتدایە. یانی نیچە نە ئەخلاقی مەسیحییەتی قەبووڵە، نە ئەخلاقی سیکۆلاری قەبووڵە، نە ئەقڵی قەبووڵە، ئینگار کە فەقەت شێتایەتیی قەبووڵە. ئا ئەو شێتایەتییە دەتوانین بڵێین هەمان ئیشقێکە کە دە نێو کیێرکیگۆریشدا هەیە، یا هەمان ئەخلاقێکە کە دە نێو شۆپێنهاوێنیشدا هەیە. وەلی بەڵام من دەڵێم ئا ئەو کارەی کە سوقرات دەیکا، وانی چێک نیە یانی جوورێک ئێستارە زیندەجێ کردنە جوورێک زیندەجێکی ئەسیلە پرسیارەکەی جناب چەند بەش بووە من لە چەند بەشدا جوابی دەمە بەشی ئەوەڵ جناب پرسیار تکایە بۆچوونەکەی شوپناوێری بنەمایەکی ئەخلاقی هەیە نا ئەمن پێمایە بۆچوونەکەی شوپناوێری لە سەرەتادا بنەمایەکی ئۆنتۆلۆژیک و بوون ناسانەی هەیە بۆ چونکە ئەو دەگەرێتەوە سەر فەلسفەکەی کانتی و جیاوازیەک دادنێ لە نێوان نۆمێن و فێنۆمێن دەڵێن نۆمێن جیهانی ئەو بەرپەر دەکەێت لە ئەنجامی ئەو جوابدانەوانەیە کە بەحسەکە لە بنەمایەکی ئۆنتۆلۆژیکەوە ڕوو دەکات بە بنەمایەکی ئەخلاقی کانت تەواو گەشتبینانە جواب بداتەوە دەڵێ لەو بەر پەردە خوددا هەیە عداڵەت هەیە بنەما ئەخلاقیەکان هەیە جاوەدانەگی و هەرمان هەیە کەواتەمەش بە شێوەیەش تایبەت دەبێ هەڵسوکەوت بکەین بەڵام شوپێنهاوێر دەڵێ لەو بەری پەردە هێزێکی دڕی ناحەزی بێبەزەیی هەیە کە تاقە شتێکی کە لە بەرچاوێتی بریتە لە زۆرتر ویستە کە زۆرتریشی بۆ دابین دەبێت هەر لەویش زیاتری دێت لەو زۆرتر ویستێشدا زامێنی کەسی ناوێت فقط زامێنی خۆی دەوێتی ماڵی خەڵکی خراپ دەبێت جیهان کاول دەبێت کاری پێدانە کەواتە ئەمە بۆ بەرەوروبوونەوە لەگەڵ ئەو ئیرادە مەترسیدارەی بەڵام دواتر لایەن و ڕەهەندی ئەخلاقیش پەیدا دەبێت ئەوە یەک بەشی پرسیار بەشش دیکەی پرسیارەکەت ئەو نەقدەی کە کردن بەڵ ئەو نەقدە بە خودی نیچەی واردە ئێمە بەسی دەزانین فەلسفەی ئەخلاقی سۆقرات فەلسفەیە کە لە خزمەتی مردن و لە خزمەتی بەرەو ڕووبنەوە لەگەڵ هوەر و فەلسفە ئەوان بەسی دەزانانی پێچوانێ ئەوەنی بۆ بۆ نێوی سوقرات لە مێژووی فەلسەفەدا ماوەتەوە و بە درەوشاوەییش ماوەتەوە؟ لە چاخی ژیانی سوقراتدا بە دەیان و بە سەدان فیلسوف و بیرمەندی دیکە هەبوون کە هیچیان نێویان نەماوە جیاوازی سوقراتی جیاوازی شێوەی هەڵسوکەوتی سوقرات و شێوەی ژیانی سوقراتی دەگەڵ ئەوانە چ بووکە سوقرات ئاوا نێوی لە مێژووی فەلسەفەدا ماوە نیوەکەشی بە چاکە ماوە بێزگە لە نیسە کەم کەس هەیە ئاوا بەحسی سوقراتی بکە سوقرات فیلسوفێکی زۆر خۆشەویستە لە مێژووی فەلسەفەدا چەند کەسانی دیکە هەبوون وەکو ئەفلاتون ئەفلاتون فیلسوفێکی زۆر گەورەیە ئەمان لە زۆر جیاندا فیلسوفێکی ناخۆشەویستە بۆ نمونە پۆپێر لە کتێبی کۆمەڵگای کراوە و دژمنەکانی زۆر هەڵدەکتێتە سەر ئەفلاتون دەڵێ یەکێک لە ڕەچەڵەکەکانی کۆمەڵگای داخراو بریتە لە ئەخلاق دەمێ مقایسەیشم سوقرات وانە بوو سوقرات فیلسوفەشی زۆر خۆشەویست دەتوانین ئەو ڕخنەی ئاراستەی فەلسفەی نیچەی بکەین ئەما نیچە شێوەڕوانینەکە ئەوە نەبوو شێوەڕوانینی ئەوە بکە شێوەیەک لە ژیان کە لەو شێوە ژیانەدا سەرخۆشی ویست تەسلیم نەبوون نۆرمی زاڵ بوو بەهۆی بۆچوونەکانی سوقراتەوە بزر بوو لە پانتایی ژیانی مرۆڤ بە شێوەیەشی دیکە لە ئەخلاق و ژیان دەستی پێکرد هەڵبەت لە هەندێک نووسراوەشیدا نیچە ئەوەندەی کە هەڵدەکرێتە سەر سوقات جاروباریش ستایشی دەکات بە چاکە باسی دەکات ئەما بەگشتی شێوەڕوانینی نیچە ئاوایە کە سوقات بەرپرسی ئەو فەرهەنگەیە کە هەتا ئێستاشی لەگەڵ بێت فەرهەنگی زاڵە ئەم لە دەورانی یۆناندا یۆنانی دوای سۆقراتی ئەم لە دەورانی ئەسکۆلاستیکدا هەم لە دەورانی مۆدێرنیشدا تەنانەت بەشەر لەو شێو ژیانی دانەبراوە بەشێشی دیکەی پرسیارەکە لەبارەی پەیوەندی نێوان شوپنهاوێر و نیچەوە نیچە ئەگەرچی مەفهومی ئیرادە و مەفهومی ئیرادەی مەیلە و دەسەڵات لە شوپنهاوێر وەردەگرێت ئەمان لە زۆر جیاندا دەڵێن نابێ ئێمە پێملی ئەو شێوە بیرکردنەوەی شوپێنهاوێری بی بە پێچوانە ئەو ئیرادەیە کە دێ لە نێومەدا جەریان پەیدا دەکە ئەمە دەبێ مەدانی پێ بدەین ئێمە ژوێ ڕاوی دەبێ هەڵبتینە سەر جیهان و جیهان بەویستی خۆمان دابمەزرێنین نابێ هەڵبین لەو ئیرادەیە ئەوە خاڵی جیاوازی فەلسفەی شوپێنهاوێر و فەلسفەی نیچەیە بەنزری جنابەت کاکرا بەڕاستی ئەسم نە شتێکە نیچە دەڵا دە دورانی یونانی باستانی پێشتەفرادا ئەسن ئیمکانی شتێکی ئا ئەو مەحوە زندەجێی واقعەن هەیە مثلا حانەکانە ئەگەر ئەمە وەی بە نیگای فرۆیدی بخێنینەوە یانی ئینسان لە واقعدا تەواو جۆرایەڵی ئەو ئیدەیەکە فرۆید باسی دەکا بەپێی قسەی نیچە یانی ئینسانی دەورەی یونانی باسان ئینسانێکی ئیدی بووە ئەسان ئێگۆی تدا شکل نەجیراوە ئێگۆ زمانی شکل دەگرێتەوە قلانیەتەی انتقادی سقات بەرحاڵ مەترحی دەکات دوای مەسیحیت دێوانشی دەکا و ئێگۆی دیسانەکانە زیاتردا تەنگەو چەڵەمە دەخا ئەو ئەو ئێگۆیە خەریکە ئاوشکرد دەگرێ بەڵام ئینسان بەپێ و ئیدەی عمل کردو لە حالێکدا ڕەوانشناسی یا دەقل ئێستا شهودی خۆ بەم بەمەدەڵا ئەمە گمادامێک دەگەن دەگەڵ ئینسانەکەیان کە زندەجێ بکەین ئەسڵان ئەو نەحوە زندەجێ ئیمکانی نیە نازانین چە باسی چ دەورەیەک لە تاریخ دەکا بەڕاستی دەیتا مێژوویەکانیش لەوانەیە قسەی نیچەی ڕاز نەکەنەوە بە پێچەوانە دیکە مەجبورن کۆنترۆڵی بکەن و لەجێی خۆیان لەجێی خۆی دایبنێن